هەزار و هەشت سەد و هەشتا و یەک ی زەینی هەتا هەزار و نۆ سەد و پەنجا و پێنج ی زەینی. دۆزەری پەنسلین ئەلکسەندەر فلیمینگ ساڵی هەزار و هەشت سەد و هەشتا و یەک ی زەینی لە شاری لۆچفیڵدی سەر بە سکۆتلەندا لەدایک بووە. لە بیمارخانەی خاتوو قەشەماری لە لەندەن کۆلێژی پزیشکی تەواو کرد. پاشان کەوتە کار و زانستگەری لە دیاردەکانی بەرگری نەخۆشی و هۆیەکانی. لە جەنگی یەکەمی جیهانیدا بووە پزیشکێکی سوپایی. لەو دەمەی کە خەریک بوو بەو لێکۆڵینەوانەی دەربارەی زامە تەنیوەکان، سەیری کرد زۆربەی ئەو ماددە پاکژەرانەی بەکاردەهێنرێن زیاتر ئازاری خانەکانی لەشی مرۆڤ دەدەن وەک لەوەی کاریگەر بن بۆ میکرۆب. لەمەوە هەستی کرد کە پزیشکگەری پێویستی بە دەرمانێک هەیە بەکاربێت بۆ سەر بەکتریا و ئازاری خانەکانی لەش نەدات. لە پاش جەنگی جیهانی، فلیمینگ گەڕایەوە بۆ بیمارخانەکەی خاتوو قەشەماری. هەر لەو ساڵی 1922 ی زایینیدا، لەو کاتەی کە خەریک بوو بە زانستگەرییەکانیەوە، ماددەیەکی بە ناوی لیسۆزایمی دۆزیەوە. ئەم پێکهاتووە کە لەشی مرۆڤ دەریدەکات لە پەردەی چڵمین و فرمێسکدا هەیە. ئەم ماددەیەیش وە نەبێت زیان بەخش بێ بۆ خانەکانی لەش بەڵکو هەندێ میکرۆب دەکوژێ کە هیچ زیان بە لەشی مرۆڤ ناگەیەنن ئەم دۆزینەوەیە هەرچەندە نوێ بەخش و خۆشنوود بوو بۆی بەڵام ئەوەندە بایەخی نەبوو. لە ساڵی هەزار و نۆ سەد و بیست و هەشت ی زایینیدا فلیمنگ توانی ئەو دەستکەوتە مەزنەی بەدی بهێنێت ئەویش لە ئەزموونگاکەیدا کاتێ بە تاقیکارییەوە خەریک بوو بە ڕێکەوت شکارتەیەکی بەکتریای بە هۆی جۆرە کەڕوویەکەوە پیس بوو سەرنجی دایە ئەو پاژەی کە لە نزیک کەڕووەکانەوەیە هیچ بەکتریای تیادا نەماوە. لەمەوە بۆی دەرکەوت کە کەڕوو مادەیەکی ژار و کوشندە دەردەکات بۆ ئەو بەکتریانە، دەستبەجێش توانی ئەو ماددەیە بدۆزێتەوە کە ڕێ لە فراژێبوونی چەندین جۆر لە بەکتریا زیانبەخشەکان دەگرێت، ئەو ماددەیەشی ناونا پەنسلین، لە سەرکێشی پەنسلیۆمە کە جۆرێکە لە کەڕووە تورەکەییەکان کە بریتییە لە ماددەیەکی سوودبەخش بۆ لەشی مرۆڤ و بوونەوەرە تەباکان، بەم شێوەیە فلیمنگ لە ساڵی هەزار و نۆ سەد و بیست و نۆ ی زایینیدا ئەنجامی ئەو زانستگەرییەی بڵاو کردەوە، بەڵام بایەخێکی ئەوتۆی پێ نەدرا. فلیمنگ پێشنیاری ئەوەی دەکرد کە پەنسەلین دەشێت لە پزیشکگەریدا بەکار بهێنرێت، بەڵام نەیدەتوانی چۆنی ڕوونی بکاتەوە و چۆن ڕێگەیەکی تەکنیکی بگرێتەبەر بۆ پاکژینی پەنسلین، ئا بەم چەشنە ئەم دەرمانە ئەفسوونییە بۆ ماوەی دە ساڵێک هەروەها سەری نرایەوە بەبێ ئەوەی بەکاربهێنرێت. لە کۆتایی ساڵانی هەزار و نۆ سەد و سی زایینیدا دوو پزیشکی بەڕیتانیایی ناسراو بە هاوارد فلۆری و ئایرنست تشین بە ڕێکەوت نامەکەی فلیمینگیان دەربارەی پەنسلین خوێندەوە. ئەم دوو زانایە زۆر بە وریایی و تاقیگەری ڕێی ئەم کارە مەزنەیان گرتەبەر تاکوو ڕاستییان هێنایە دی. ئینجا کەوتنە بیر و لێکۆڵینەوەی ئەوەی کە چۆن ئەم ماددەیە واتە پەنسلین پاکژێنن. پاش ئەوەی کە لەسەر تەبایەکی ئەزموونیدا ئەم ماددەیان تاقی کردەوە، لە ساڵی هەزار و نۆ سەد و چل و پێنج ی زایینیشدا بەسەر مرۆڤێکی نەخۆشدا تاقی کرایەوە، دەرکەوت کە ئەم کارە ئەنجامێکی زۆر چاک و کاریگەر دەهێنێتە دی. پاش ئەم دەستکەوتە مەزنە دەستبەجێ کۆمپانیا دەرمانسازەکانی بەڕیتانیا و ئەمریکا هاتنە کایەوە و هەر بە خێرایی کەوتنە دۆزینەوەی ڕێکارێک بۆ بەرهەمهێنانی بەڕادەیەکی زۆر. بەڵام لە ساڵی هەزار و نۆ سەد و چل و چوار ی زایینیدا بە تەواوی بەکارهێنانی کەوتە بازاڕەکانی بەڕیتانیا و ئەمریکاوە. کاتێک کە جەنگیش کۆتایی پێهات لە ساڵی هەزار و نۆ سەد و چل و پێنج ی زایینیدا ئیتر سەرانسەر بە جیهاندا بڵاوبۆوە. هەرچەندە دۆزینەوەی پەنسەلین هاندەرێک بوو بۆ بایەخدان و وێڵ بوون بۆ دۆزینەوەی دەرمانی سەیرتر بۆ بنبڕکردنی چەندین میکرۆبی تر، بەڵام لەگەڵ ئەوەیشدا پەنسەلین هەر بە کاریگەرترین دەرمانی میکرۆب کوژ دادەنرێ لەبەر ئەوەی کە لە هەموویان زیاتر بە فراوانی بەکاردەهێنرێ. یەکێ لەو هۆیانەی کە پتر برەوی دا بە پەنسلین ئەوەیە کە زۆر بەکار و چالاکە لە دژی پۆلێکی زۆر لە زندییە میکرۆسکۆبییە زیانبەخشەکان، بۆ نموونە بەکار دەهێنرێ بۆ تیمار کردنی نەخۆشی فەرەنگی، سووزەنک، سوورە گرانەتە، خڕووزەک، هەروەها بەکار دەهێنرێ بۆ نەخۆشی گەشکە، جومگە ئاوسان واتە ئاوسانی جومگە، پەمینی ئێسک، بیین سووتانەوە، خوێن ژەهراوی بوون، دوومەڵ، سنگ خێزان، گەنگرین، لەگەڵ چەندین نەخۆشی تر. لەو سوودا گرنگانەی پەنسەلین ئەوەیە کە توانایەکی یەجگار فراوانی هەیە لە ساڕێژکردنی نەخۆش، گەر پەنجا هەزار یەکەیەکی سی سی بدرێتێ، خۆ هەتاکوو سەد ملیۆن یەکەیش لە ڕۆژێکدا هەر ئەنجامێکی زۆر باش دەدات. هەرچەندە کەم کەس هەیە سەوای پەنسلینی هەبێت، بەڵام زۆربەی کەس زۆر بە سەرکەوتوویی بەکاری دەهێنن و تەندروستیشیان زۆر بەرەو چاکی دەچێت. لەبەر ئەوەی کە پەنسلین بووە سەرفرازی ملیۆنان کەس لە چەندین نەخۆشی، ئەوەندەی تر شکۆمەندی دا بە فلیمینگ. بێگومان زانایان فلۆری و چینیش شایانی ئەو شکۆمەندیەن بەڵام هەرچۆنێک بێت شایستەی ئەو کارە مەزنە هەر دەگەڕێتەوە بۆ فلیمینگ چونکە ئەگەر ئەو نەبوایە لەوانەیە چەندین ساڵی تری بیویستایە بۆ دۆزینەوەی ئەو مادەیە فلیمینگ ژیانێکی زۆر خۆشببخت و کامەرانی لەگەڵ خێزانەکەیدا گوزەران کرد لە ساڵی 1945 زینیدا خەڵاتی نۆبڵی پێدرا بە هاوبەشی لەگەڵ فلۆری و چین